خوا خۆی ئەزانێ مەبەستی لە وشەی، طا سین، چیە ئەوەی لەم سورەتەدا دێتە خوار ئایەتی قورئان و نوسراوی کتێبێکی ڕوونکەرەوەیە کە ناوی لەوح المحفوظە. هدی وبشری للمومنین. ڕێگاپیشاندەر و مژدەدەرە بۆ خاوەن باوەڕەکان. قالون. بیر لەوە بکەرەوە کە موسا بە ماڵ و مناڵ و کەس و کارەکەی خۆی وت، من ئاگرێکم لە دوورەوە بەدی کردووە ئەڕۆم بۆ لای ئەو ئاگرە لەوێوە هەواڵێکتان بۆ دێنمەوە یا دەستەچیلکەیەکتان لەو ئاگرە بۆ دێنمەوە بەڵکو خۆتانی پێ گەرم بکەنەوە. عەساکەی شت هەڵدا، ئەویش هەڵیدا، کە دیتی بە جۆش ئەجوڵێتەوە وەک ماری تیژ، پشتی پێ هەڵکرد و بەرەو دوا گەڕایەوە و نەهاتەوە بۆ شوێنەکەی خۆی، ئێمەش بانگمان لێ کرد، ئەی موسا مەترسە و متمانەت بە خوای خۆت ببێ، بێگومان فروستادەکانی من ترسیان لە هیچ نییە، چونکە ئەزانن هیچ خراپەیەکیان نایەتە ڕێ مادەم پێغەمبەری خودان، کەواتە هیچ هۆیەک نییە بۆ ترسانیان. دەستیشت بخەرە ناو بەرۆکی خۆت و دەری بهێنە، کە دەری ئەهێنی بە سپێتی و بێ هیچ عەیب و ناتەواویەک دێتە دەرەوە، واتە سپێتیەکەی هی نەخۆشی وەک بەڵەکی و شتی وا نییە، ئەم دوانە دوو موعجیزەن لە نۆ موعجیزە، پێیانەوە ئەڕۆی بۆ لای فیرعەون و قەومەکەی، ئەوانە کۆمەڵێکن فاسق و لە حەق لایان داوە. هەرچەند بە دڵ ئەیانزانی ڕاستە پێغەمبەرە، بەڵام بە خۆ بە زل زانین و ستەمکاریان سەرپێچیان لێ کرد، جا سەیرکە سەرەنجامی ئەو خراپەکارانە چۆن بوو، چیمان بەسەر هێنان. ولقد آتینا داود وسلیمان علما. سولەیمان میراتی پێغەمبەرایەتی و زانست و سەرەکایەتی لە داودی باوکیەوە بۆ هاتەوە و ڕووی کردە خەڵکەکەی و وتی، خەڵکینە! ئێمە لە لایەن خواوە فێری زمانی پەلەوەر کراوین و کە هەر یەکێکیان ئاوازێکی لێوە دێ ئەزانین ئەڵێ چی و لە هەر بابەتێ بەشێکمان دراوەتێ و ئەمەیش بەڕاستی گەورەییەکی دیارییە خوا گەورەی کردووین پێی. تا کاتێ گەیشتنە سەر شارە مێروولەیەک لە شام. مێروولەیەکیان کە ئەم لەشکرەی سولەیمانی دی، بانگی کردە مێروولەکانی هاوڕێی و وتی، ئەی مێروولەینا، بچنەوە ناو ماڵەکانی خۆتان، نەوەک سولەیمان و سەربازەکانی پێتان نەزانن و ئاگایان لێ نەبێ داتانشێلن. سولەیمان کە گوێی لە قسەی ئەم مێرولەیە بوو، زەردەخەنەیەک گرتی و پێکەنی و سەری لە ژیری و بە ئینسافی ئەو مێرولەیە سوڕما کە وتی، ئەگەر سەربازەکانی سولەیمان دامانشێلن بە دەست ئەنقەست نییە و پێیان نەزانیوین کەوتوینەتە بەر پێیان و وتی، خوایە کارێ بکە هەرگیز لە سوپاسی ئەو نیعمەتەت دەستبەردار نەبم کە بە خۆم و باوک و دایکمت داوە و کارێ بکە کردەوەی وا بکەم تۆ پێی ڕازی بی و بە ڕەحمەتی خۆت بمخەرە ڕیزی بەندە چاکەکانتەوە. پەپۆ سلێمانەیش نامەکەی برد و هەڵیدا بۆیان و خۆی پشتی پێ هەڵکرد و لە شوێنێکا خۆی پەناگرت گوێی لێ بێ پاش خوێندنەوەی نامەکە ئەڵێن چی گوێی لێ بوو شاژنی سەبەء بە دەستە و دائیرەکەی خۆی وت ئەی کۆمەڵ من نامەیەکی پڕ قەدر و حورمەتم بۆ هەڵدراوە پادشاهان ئەگەر پێیان نایە ئاوەدانییەک و داگیریان کرد کاولی ئەکەن و وەزعی تێکەدەن و خراپەی زۆری تیا ئەکەن و پیاوە گەورەکانی زەلیل و سووک و سەفیل ئەکەن. هەمیشە هەر وایان کردووە و ئێستەیش ئەگەر لەشکری سولەیمان بێ بەسەر ئەم وڵاتەی ئێمەدا هەر وا ئەکا. کە فروستادەکەی شاژن هاتە لای سولەیمان و دیارییەکەی پێشکەش کرد، سولەیمان وتی، ئەوە ئێوە ماڵی دونیا بۆ من دێنن؟ من ئەوەی خوا داویمێ لە هەموو ئەوە باشترە بە ئێوەی داوە. ئێوە خۆتان بەم دیارییەی بۆ منتان هێناوە دڵتان خۆشە بێ، بیبەنەوە بۆ خۆتان، من پێویستم پێی نییە. وَأْتُونِي مُسْلِمِینَ. کە فروستادەکەی شاژن گەڕایەوە بۆ سەبەء و قسەکانی سولەیمانی بۆ گێڕایەوە، شاژن بڕیاری دا بڕوا بۆ دیدەنی سولەیمان و خۆی بۆ ئەوە ئامادە کرد و کەوتە ڕێ بۆ قودس. سولەیمانیش کە ئەم هەواڵەی پێ گەیشت بە کۆڕەکەی دەوروبەری خۆیی وت، یەکێکی تریش کە زانیاریی نهێنییەکانی لەوح المحفوظی هەبوو وتی، من بەر لەوەی چاوێ هەڵخەی بۆ شتێک و بێتەوە شوێنی خۆی، ئەیهێنمە بەر دەستت. کە سولەیمان چاوێکی هەڵخست، سەیری کرد ئەوە تەختەکەی شاژن لە بەردەمیایە. وتی ئەمە لە لوتفی خواوەیە لەگەڵ من. تهتدی ام تکون من الذین لا یهتدون سولەیمان وتی تەختەکەی لێ بگۆڕن. واتە هەندێ دەستکاری وای تیا بکەن هەندێ شتی وەک جاران نەمێنێ تا بزانین ئاخۆ ئەیناسێتەوە یا ئەبێ بە یەکێ لەوانە کە شتی خۆیان ناناسنەوە و سەرکیۆر و کەودەنن. المسلمین. شارژن کە گەیشتە بەرەوە پێی وترا، تەختەکەی تۆ ئاوایە؟ ئەویش وتی، هەر ئەڵێی خۆیەتی و ئێمە لە پێش ئەم ڕووداوەوە زانیاریمان لە بارەی توانای خوا و موعجیزەی پێغەمبەرانەوە دراوەتێ و بەر لەوەی بگەینە ئێرە و ئەم موعجیزەیە ببینین موسڵمان بووین و ملمان بۆ فەرمانی خوا کەچ کردووە. العالمین. پێی وترا، وەرە ناو کۆشکی سولەیمانەوە. کە ناوی کۆشکەکەی دی شووشەبەند بوو، شەوقی ئەدایەوە. وای زانی ئاوە و کراسەکەی هەڵکرد و پێ و پووزی دەرخست. سولەیمانیش پێی وت، پێویست ناکا کراسەکەت هەڵماڵی. ئەوە ئاو نییە. ئەو تەختانی ناو تەلارە. تەختانێکی ساف و لووسی شووشەبەندە. شاژنیش وتی، خوایە! تختصمون. ئێمە بەڕاستی ساڵحی برای خێڵی سەمودمان نارد بۆ سەر خێڵەکەی، پێیان بڵێ خوا بپەرستن و دەست لە پەرستنی غەیری خوا هەڵبگرن، کەچی لە جیاتی ئەوەی هەموو شوێن قسەی بکەون و گوێی بۆ شل بکەن، بوون بە دوو بەشەوە، بەشێکیان باوەڕیان پێ کرد و بەشێکیان لاساریان کرد و بە کافری مانەوە و ئەم دوو تاقمە لە ناو خۆیانا بوو بە هەرایان. ساڵحیش بە کافرەکانیانی وت، ئەرێ خزمینە! ئەوە بۆ بەر لەوەی لە چاکە بگەڕێن دەستپێشخەری بۆ خراپە ئەکەن و باوەڕ بە پێغەمبەرایەتی من ناکەن؟ ئەوە بۆ داوای بەخشین لە خوا ناکەن بەڵکو ڕەحمتان پێ بکرێ و خوا لێتان ببورێ؟ قالوا اطیرنا بک وبمن معک. ئەوانیش وتیان، ئێمە بەهۆی تۆ و ئەوانەوە لەگەڵتان شووم و نەگبەتیمان هاتۆتە ڕێ، ساڵحیش وتی، حاشا شوومی و نەگبەتی لە منەوە نییە و شووم و نەگبەتیتان لە خواوە بۆ دێ و هەمووی بەدەس ئەوە، بەڵکو ئێوە خێڵێکن خوا تاقیتان ئەکاتەوە و خێریش و شەڕیشتان دێتە ڕێ. إِنَّ فِي ذَلِکَ لَآیَةً لِقَوْمٍ یَعْلَمُونَ ئەوەتا بەهۆی ئەو ستەمەوە کە کردیان خانوەکانیان چۆڵ و هۆڵن. بەڕاستی لەمەدا کە ڕوویدا لە خێڵەکەی ساڵح نیشانەی توانا و دەسەڵاتی خوا دیارە بۆ کەسانێ شت ئەزانن و پەندی لێ وەرەگرن. انهم اناس یتطهرون. وەڵامی خێڵی لوط لەسەر ئەم ئامۆژگاریە باشە لەوە زیاتر نەبوو کە وتیان، لوط و تاقمی لوط لە دێکەی خۆتان دەرکەن، ئەوانە خۆیان بە پاک و ئێمە بە پیس دانێن. یاخود ئەوە کێیە زەوی کردووە بە جێگەی ئۆقرە تیاگرتنتان و ڕووباری ئاوی بە ناویا ڕەوان کردووە و کێوی دامەزراوی بۆ دروست کردووە و لە نێوان دەریای ئاوی شیرین و سوێراوە کۆسپێکی دروست کردووە ناهێڵێ ئاوەکانیان تێکەڵی یەکتر ببن ئایا خوایەکی تر هەیە لەگەڵ خوادا لە کردنی ئەم کارانەدا هاوبەشی بێ نەخێر نییە بەڵام بەشی زۆری ئەم خەڵکە نەفامن و نازانن ڕاستی کامەیە. قلیلا ما تذکرون. یاخود کێیە ئەوەی دوعای داماوان قبوڵەکا کاتێ لێی بپاڕێنەوە و شتی خراپە و ناخۆش لە ئادەمیزاد لا ئەدا و ئەتانکا بە جێگرەوە و جێنشینی پێشینەکانتان لە زەویدا؟ ئایا خوایەکی تر هەیە لەگەڵ خوادا هاوبەشی بێ لە کردنی ئەم کارانەدا؟ نەخێر نیە. یاخود کێیە ئەوەی ئەم گشتە مەخلوقاتەی لە نەبوون دروست کردووە و پاش مردنیشیان سەر لە نوێ زیندوویان ئەکاتەوە و کێیە ئەوەی لە ئاسمان و زەویەوە ڕزق و ڕۆزیتان ئەداتێ ئەگەر لاتان وایە لە خوا بەولاوە کەسێ هەیە ئەم کارە بکا بەڵگە و دەلیلی خۆتان بێنن و پیشانی بدەن ئەگەر ڕاست دەکەن. إلا أساطير الأولين. بەڕاستی پێش ئەوەیش محمد ئەم گفتەمان بداتێ ئەم گفتەمان دراوەتێ و بە باوک و باپیرەکانیشمان دراوە، بەڵام ئەم گفتی زیندوو کردنەوەی مردوانە لە ڕۆژی قیامەتا لە ئەفسانەی پێشینان بەولاوە نیە، بەڕاستی تۆ ناتوانی کارێ بکەی مردوو قسەت ببیستن و ناتوانی کارێ بکەی کەڕ گوێان لە بانگەوازت بێ ئەگەر کەڕەکان خۆیان بیانەوێ پشت پێ هەڵبکەن و گوێ لە بانگەوازەکەت نەگرن واتە ئەم کافرانە وەک مردوو وەک کەڕ وان ئەگەر خوا بە قودرەتی خۆی کارێ نەکا گوێت بۆ شل بکەن تۆ ناتوانی گوێیان پێ شل بکەی. کاتێ کە ئادەمیزاد موستەحەقی عەزابی خوا ئەبن و فەرموودەی هاتنی عەزاب دێتە سەریان واتە ڕۆژی قیامەت و لێپرسینەوەی تاوانباران نزیکە بێتەوە شتێکیان لە زەوی بۆ دەرەکەین ئەڕوا بەڕێدا و قسە لەگەڵ خەڵک ئەکا ئەڵێ ئەم خەڵکە باوەڕیان بە ئایەتەکانی خوا نەبوو ماذا کنتم تعملون کاتێک کە دێن بۆ مەیدانی لێپرسینەوە خوا پێیان ئەڵێ، بۆچی بەر لەوەی باش بیربکەنەوە و لە ئایەتەکانی ئێمە بگەن و بزانن ڕاستن و عەقڵ ئەیانگرێ یان نە بە درۆتان دانان و باوەڕتان پێ نەکردن یا چیتان ئەکرد لە کردەوەی ناڕەوا بێ ئەوەی سەیر بکەن ئەنجامی کردەوەکانتان چۆنە بێ کێوەکانی سەر زەوی ئەبینی وا گومانەبەی کە وەستاو و ئارامن و لە ڕاستیدا وەک پەڵە هەور ئەجوڵێن چونکە شتی گەورە کە بە جارێ بجوڵێ ئادەمیزاد هەست بە جوڵەکەی ناکا ئەمەیش کاری ئەو خوایەیە کە هەموو شتێکی بە باشی دروست کردووە بێگومان خوا ئاگەدارە لە هەر کارێک کە ئێوە ئەیکەن هەر کەسێ لە دونیا کردەوەی باشی کردبێ و لە ڕۆژی لێپرسینەوەی قیامەتا ئەو کردەوە چاکانەی خۆی بهێنێتە مەیدانی لێپرسینەوە پاداشتی چاکتری لە کردەوەکەی خۆی ئەدرێتەوە و ئەو کەسانە لەو ڕۆژەدا لە ترسی سزا ئەمینن. ومن جاء بالسیئەتی فکب کەسانێکیش لە دونیادا خراپەیان کردبێ لە ڕۆژی قیامەتیشا کردەوەی خراپی خۆیان دێتە بەردەمیان و بە دەما فڕێ ئەدرێنە ناو ئاگری دۆزەخ و لە لایەن کاربەدەستانی دۆزەخەوە پێیان ئەوترێ ئایا ئێوە جەزاتان بە لەوە بەولاوە ئەدرێتەوە کە خۆتان لە دونیادا ئەتان کرد؟ ئەی محەممەد! تۆ بەم کافرانەی مەککە بڵێ، من تەنها فەرمانی ئەوەم دراوەتێ ئەو خوایە بپەرستم کە خوای ئەم شارەیە و کوشتار و بەدڕەفتاری تیا حەرام کردووە و هەموو شتێ لە ئاسمان و زەویدا بە دەست خۆیەتی و من فەرمانم دراوەتێ کەوا لە موسڵمانان بم. وَأَنْ أَتْلُوَ الْقُرْئَانَ.